ئێوە بەتەما نەبوون و گومانتان نەدەبرد ئاوا بە ئاسانی بڕۆن ئەوانیش گومانیان وابوو کە بەڕاستی قەڵاکانیان بەرگریان دەکات لە ویست و فەرمانی خوددا ئەوسا ئیتر لەلایەکەوە خوددا بەڵای بەسەرهێنان کە بە خەیاڵیاندا نەهاتبوو حسابیان بۆ نەکردبوو ئەوسا خودا ترسێکی فڕێدایە دڵیانەوە، بە ناچاری دەستیان کرد بە کاولکردنی خانووبەرە و ماڵەکانیان بە دەستی خۆیان و دەستی ئیمانداران. کەواتە ئەی خاوەن بیر و هۆش و دووربینەکان، دەرس و پەند و ئامۆژگاری وەربگرن، جوولەکە هەروا بۆیان ناچێتە سەر. ئێوە هیچ خۆتان ماندوو نەکردبوو بۆ بەدەستهێنانی نە بە سواری ئەسپ بۆی چووبوون نە بە سواری وشتر بەڵکو ئەوە خودایە کە پێغەمبەرەکەی زاڵ دەکات بەسەر هەر دەستە و تاقمێکدا کە بیەوێت خوداش دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. ئەوانەی کە پێشتر ماڵ و شوێنی خۆیان ئامادە کرد بۆ پێشوازی لە کۆچبەران و دڵ و دەروونی خۆیان ڕازاندەوە بە ئیمان، ئەوانەشیان خۆش دەوێت کە کۆچیان کردووە بۆ لایان و لە دڵ و دەروونیاندا جێی هیچ جۆرە حەسوودی و بەخیلیەک نابێتەوە لەسەر ئەوەی کە بەشی کۆچبەران دراوە و بەشی ئەوان نەدراوە، حەز بە بەخشینی دەستکەوتەکان بەوان دەکەن، فەزڵی ئەوان دەدەن بەسەر خۆیاندا هەرچەندە هەژار و نەداریشن، لە ئێمە و لەو برایانەشمان خۆش ببە کە پێش ئێمە ڕێبازی ئیمانیان گرتە بەر و لە دڵەکانماندا هیچ جۆرە بوغز و کینەیەک مەخەرە دڵمانەوە لە ئاستی ئەوانەی ئیمانیان هێناوە، پەروەردگارا تۆ بەڕاستی بەسۆز و بەخشندە و میهرەبانیت. ئایا سەرنجت نەداوە لەوانەی کە دووڕوو بوون و بە برا بێباوەڕەکانیان لە خاوەن کتێب دەڵێن، ئەگەر ئێوە دەربکرێن، ئێمەش لەگەڵتاندا دەردەچین، هەرگیز دژی ئێوە بە قسەی کەس ناکەین، خۆ ئەگەر جەنگتان دژ بکرێت، ئێمە پشتیوانیتان لێ دەکەین، بە مەرجێک خودا خۆی شایەتە کە ئەوانە بێگومان درۆزنن. مەگەر لە شوێنی قایم و قەڵای سەختدا یان لە پشتی دیواری بەرز و قایمەوە، چونکە ئەو جوانە نێوانیان زۆر ناخۆشە و چارەی یەکتریان ناوێت، هەرچەندە وادەزانیت یەکپارچەن، بەڵام لە ڕاستیدا دڵەکانیان دوورن لەیەکەوە، چونکە ئەوانە ژیر و هۆشمەند نین. نێوانی دووڕوەکان لەگەڵ جوەکان وەک شەیتان وایە کە هانی ئادەمیزاد دەدات لە ڕێی خەیاڵ و وەسوەسەوە پێی دەڵێت وەرە کافر بە بە جوانکردنی هەموو جۆرە تاوانێک کە خودا پێی ناخۆشە جا کاتێک کە کافر بوو واتە ئەو کارانەی ئەنجامدا کە شەیتان پێی ڕازیە پێی دەڵێت بەڕاستی من بەریم لە تۆ من لە پەروەردگاری جیهانیان دەترسم ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، خوداناس و پارێزکار بن و لە سنوورەکانی مەترازێن، با هەموو کەسێک سەرنج بدات و بزانێت چی بۆ سبەی دەستپێشکەری کردووە، هەوڵ بدەن هەمیشە و بەردەوام پارێزکار و دیندار و خوداناس بن، چونکە بەڕاستی خودا زۆر ئاگایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. ئەگەر ئەم قورئانەمان داببەزاندایە سەر کەژ و چێوێک دەتبینی ملکەچ دەبوو ورد و خاش دەبوو شەق و پەق دەبوو لە ترسی فەرمانی خودا لە هەیبەتی گەورەی و دەسەڵاتی خودا ئێمە ئەم نمونانە دەهێنینەوە بۆ خەڵکی بۆ ئەوەی بیر بکەنەوە و ژیریان بخەنە کار و شوێن قورئانی پیرۆز بکەون. خودا ئەو زاتەیە کە جگە لەو خودایەکی تر نییە، پاشای هەموو بوونەوەرە، پاک و بێگەرد و پوختە، ئاشتیخواز و ئاشتی پەروەرە، ئاسایش بەخش و پەناگای ئیماندارانە، دەسەڵاتدارە و چاودێری دروستکراوەکانیەتی، باڵادەستە، خاوەنی خێری بێسنوورە، گەورەیە و خۆی بە گەورە دەزانێت، لە نەبوون هەرچی بوێ بەدی دەهێنێت، نەخشە و وێنە کێشەرە، ناوە پیرۆز و جوانەکان هەمووی شایستەی ئەون، هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە ستایشی ئەو دەکەن، بەڕاستی ئەو زاتە خودایەکی باڵادەست و دانایە.